بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەمە سورەتێکی گرنگە ئێمە دامان بەزاندووە هەندێک شتمان تیا فەرز کردووە چەندەها ئایەت و فەرمانی ئاشکرامان لە توێیدا دابەزاندووە بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێفکرن، سەدقام چی لە هەر یەک لە ئافرەت و پیاوی زیناکەر بوەشێنن بەزەیی نەتان گرێت لە بەجێهێنانی فەرمانی خوادا بۆیان، ئەگەر ئێوە باوەڕتان بە خودا و بە ڕۆژی دوایی هێناوە، با دەستەیەکیش لە ئیمانداران ئامادەی سزاکەیان بن. پیاوی زیناکەر تەنها ئافرەتی زیناکەر یاخود موشریک مارە دەکات، ئافرەتی زیناکەریش تەنها پیاوی زیناکەر یاخود موشریک مارەی دەکات. هاوسەرێتی پیاوان و ئافرەتانێک کە بەردەوامن لەسەر زینا ئەوە لەسەر ئیمانداران حەرام کراوە. ئەوانەی کە بوختان دەکەن بۆ ئافرەتانی داوێن پاک و خاوەن مێرد پاشان ناتوانن چوار کەسیش بە شایەت بهێنن ئەوانە هەشتا قامچیان لێ بدەن و هەرگیز شایەتیان لێ وەرمەگرن ئەوانە لە ڕیزی تاوانبار و لە سنوور دەرچوو یاخیەکاندان جگەلەوانەی کە تەوبەی ڕاستەقینەیان کردووە دوای تەمێکردنەکەیان چاکسازی خۆشیان کردووە ئەوە بێگومان خودا بە نیسبەت ئەو جۆرە کەسانەوە لێخۆشبوو و میهرەبانە. ئەوانەی کە تۆمەتی زینا دەدەنە پاڵ هاوسەرەکانیان هیچ شایەتێکیشیان نییە جگە لە خۆیان، شایەتی ئەو جۆرە کەسانە بەوە دەبێت کە چوار جار سوێن بە خودا بخوات کە بێگومان لە ڕاستگۆیانە بە چاوی خۆی تاوانەکەی بینیوە. پێنجەم جاریش بڵێت بەڕاستی نەفرینی خوای لەسەرە ئەگەر بوختانچی بێت لە درۆزنان بێت. لەلایەکی تریشەوە سزا لەسەر ژنەکە لادەبرێت کاتێک کە چوار جار سوێند بە خودا بخوات کە مێردەکەی درۆ دەکات و بوختانی بۆ هەڵدەبەستێت. پێنجەم جار ژنەکە دەڵێت کە خەشم و قینی خودای لەسەرە ئەگەر مێردەکەی ڕاست بکات. خۆ ئەگەر فەزڵ و بەهرەی خودا و ڕەحمەت و میهرەبانی ئەو نەبێت لەسەرتان تووشی کێشەی زۆر دەبن، بەڕاستی خودا تەوبە وەرگر و دانایە ئەگەر تەوبەی ڕاستەقینە بکەن. لێرەوە قورئان دەربارەی ئەو بوختانە دەدوێت کە بۆ حەزرەتی عائیشە لەلایەن دووڕوەکانەوە هەڵبەسترا، هەندێک لە ئیماندارانیش بێ لێکدانەوە و تێفکران دەیان وتەوە بێگومان ئەوانەی بوختانەکەیان هەڵبەست دەستەیەک بوون لە خۆتان یاخود وا خۆیان نیشان دەدا کە لە خۆتانن وا مەزانن کە ئەو بوختانە شەڕ و خراپ بوو بۆتان بەڵکو و خێر بوو بۆتان تا ئیمانداران لە دووڕوەکان جیابێتەوە ئیماندارانی دڵپاک وریا ببنەوە بێگومان تاوانی هەرکەس لەو بوختان چیانە لە گەردنی خۆیدایەتی ئەو کەسەش سەرۆک و گەورە و هەڵبەستی بوختانەکەیە، سزایەکی سەخت و گەورە بۆی ئامادەیە. دەبوا هەر کە ئەو بوختانەتان بیست، ئیمانداران لە پیاوان و لە ئافرەتان گومانی چاکیان بە خۆیان ببوایە و دڵنیا بوونایە لە پاکی خۆیان و بیان وتایە ئەمە بوختانێکی ئاشکرایە و کاری ناڕەوای وا لە دایکی موسڵمانان و لە هاوەڵانی پێغەمبەر ناوەشێتەوە. دەبوا بوختانچیەکان چوار شایەتیان بۆ سەلماندنی بوختانەکەیان بهێنایە، کاتێک چوار شایەتیان نەهێنا ئەوە ئیتر دیارە ئەوانە لای خوداش لە ڕیزی درۆزنەکاندان. خۆ ئەگەر فەزل و بەزەیی خودا و بەخشندەییەکەی نەبوایە لەسەرتان لە دونیا و قیامەتدا بەهۆی ئەو تاوانەتانەوە سزایەکی زۆر گەورە و سەختتان تووش دەبوو بەهۆی ڕۆچوونتان لەو دەنگ و باسەدا. ئەوە بۆ هەر دەماودەم قسە لە زمانی یەکتر وەردەگرن بێ لێکدانەوە، کاتێک بە زارتان شتێک دەڵێن کە هیچ ئاگاییتان دەربارەی نییە، ئێوە وا دەزانن ئەو بوختانە شتێکی سادە و ئاسانە، لە کاتێکدا ئەوە لە لای خودا زۆر گەورە و ناقۆڵایە. دەبوا کاتێک گوێتان لەو بوختانە بوو بتان وتایە، ئێمە بۆمان نییە قسەی وا بکەین، پاکی و بێگەردی بۆ خودا، ئاخر ئەمە بوختانێکی زۆر گەورە و ناقۆڵایە، کەی ئەوە لە دایکی ئیمانداران دەوەشێتەوە؟ خودا ئامۆژگاریتان دەکات کە نەکەن هەرگیز شتی ئاوا دووبارە بکەنەوە گەر ئێوە ئیماندارن. خودا ئایەت و فەرمان و ڕێنموویەکانی ڕوون دەکاتەوە بۆتان تا یەکتر لەکەدار نەکەن، بێگومان خودا زانا و دانایە. بەڕاستی ئەوانەی حەز دەکەن زینا و تاوان لەناو ئەوانەدا کە باوەڕیان هێناوە بڵاو ببێتەوە سزای پڕ ئێش و ئازار لەم جیهان و لەو جیهان بۆیان ئامادەیە و خودا خۆی چاک دەزانێت سەرەنجامی زینا و شەڕواڵ پیسی بەرەو کوێ دەچێت ئێوە نایزانن. ئەگەر فەزڵ و میهرەبانی خودایی نەبوایە لەسەرتان بەو تۆمەت و بوختانەی کە هەڵبەسترا بۆ دایکی ئیمانداران تووشی بەڵایەکی سەخت دەبوون بەڵام دڵنیابن کە بەڕاستی خودا بەسۆز و میهرەبانە زوو تۆڵە ناسێنێت. ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوە، شوێنی هەنگاو و نەخشە و پیلانەکانی شەیتان مەکەون، هەرکەس شوێنی هەنگاو و نەخشە و پیلانی شەیتان بکەوێت زەرەر دەکات، چونکە بەڕاستی شەیتان هەمیشە فەرمان بە کار و کردەوەی خراپ و گوناه و تاوان و ناشرینی دەکات. ئەگەر فەزڵ و میهرەبانی خودا نەبوایە لەسەرتان، ئەوە هەرگیز کەستان پاک و پوختە و ڕزگار نەدەبوون لەدەست بوختانچییەکان، یاخود بەتەوبە پاک نەدەبوونەوە. بەڵام خودا هەر کەسێکی بوێت و شایستە بێت پاک و پوختەی دەکات و لە گوناهەکانی دەبورێت خداش هەمیشە بیسەر و زانایە بە تەوبە و پەشیمانیتان و بە نیەتی دڵ و دەروونتان ئەوانەی کە خاوەنی سامان و بەخشندەیین لە ئێوە با سوێن نەخۆن کە یارمەتی خزمان و هەژاران و کۆچبەران لە پێناوی خوادا نەدەن لەبەر ئەوەی بەشدار بوون لە وتنی بوختانەکەدا دەبا لێبوردە بن دەبا چاوپۆشی بکەن مەگەر حەز ناکەن خودا لێتان خۆش ببێت خوداش هەمیشە لێخۆش بوو مێهرەبانە. بەڕاستی ئەوانەی ئافرەتانی ئیمانداری پاک داوێن و خاوەن مێرد و بێ ئاگا لە گوناه تۆمەتبار دەکەن ئەوانە نەفرینیان لێکراوە لە دونیا و قیامەتدا و سزایەکی گەورە و سەخت ئامادەیە بۆیان لە تۆڵەی لەکەدارکردنی پاکاندا. لە ڕۆژێکدا کە زمان و دەست و قاچیان لێیان دەبێتە شایەتێکی گۆیا لە بەرامبەر ئەو کردەوانەوە کە ئەنجامیان دەدا و ئەو بوختانانەی کە دەیان کرد. ئەو ڕۆژە خودا بە گوێرەی کار و کردەوە و ئیمان و باوەڕی حەقیقییان پاداشتیان دەداتەوە، ئەوسا چاک بۆیان دەردەکەوێت کە بەڕاستی خودا خۆی زاتێکی ڕاست و دروستی ئاشکرایە هیچی لێ ون نابێت. ژنانی ناپاک بۆ پیاوانی ناپاک و پیاوانی ناپخت بۆ ژنانی ناپخت ئافرەتانی پاکیش بۆ پیاوانی پاک پیاوانی پاکیش بۆ ئافرەتانی پاک ئەو پاکانە بەرین لەو تۆمەتانەی کە ناپاکان هەڵی دەبەستن چونکە محەممەدی پاک هاوسری ئایشەی پاکە بۆ ئەو چاکانە لێخۆشببوون و ڕسق و ڕۆزی بەنرخ ئامادەیە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، مەچنە هیچ ماڵێکی تر جگە لە ماڵەکانی خۆتان هەتا کارێک نەکەن کە ئەوان ئاگادار بن وەکو زەنگ لێدان یا لە دەرگادان، پاشان کە مۆڵەت دران سەلام بکەن لە خەڵکی ماڵەکە، ئەوە چاکترە بۆتان و بەو شێوەیە ڕەفتار بکەن. هەوڵ بدەن لە یادتان بێت و ئەو شێوازە فەرامۆش نەکەن کاتی لەبار و گونجاو هەڵبژێرن بۆ سەردانەکانتان، بۆ ئەوەی میوان و خاوەن ماڵ دڵیان بە یەک بکرێتەوە. جا گەر کەستان نەبینی تیایدا یاخود هەستتان کرد کەس لە ماڵ نییە، مەچنە ژوورەوە هەتا مۆڵەت نەدرێن. ئەگەر پێتان وترا بگەڕێنەوە، کاتمان نییە یا کارمان هەیە، بگەڕێنەوە بەبێ دڵگرانی، ئەوە چاکترە بۆتان، چاکیش بزانن خودا زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. گوناهبار نابن ئەگەر بچنە ماڵێکەوە کەسی تێدا نیشتەجێ نەبێت و کەلوپەلی خۆتانی تێدا بێت خوداش دەزانێت و ئاگادارە بەوەی دەری دەخەن و بەوەشی کە دەیشارنەوە ئەی پێغەمبەر بە پیاوانی ئیماندار بڵێ چاویان بپارێزن لە سەرنجدانی ئافرەتانی نامەحرەم هەروەها ناموس و عەورەتی خۆیان لە حەرام بپارێزن بێگومان ئەوە پاکتر و پوخترە بۆیان بۆ دڵ و دەروون و ڕواڵەت و ڕۆح و لاشەیان، بەڕاستی خودا ئاگادارە بەو هەڵسوکەوت و ڕەفتارانەی کە دەیکەن. بە ئافرەتانی ئیمانداریش بڵێ، چاویان بپارێزن لە تەماشای نامەحرەم، داوێنی خۆیان بپارێزن لە گوناه و جوانی خۆیان دەرنەخەن، جگە لەوەی کە دیارە وەک دەم و چاو و دەست با سەرپۆشەکانیان بدەن بەسەر سینە و ملیاندا و جوانی و زینەتی خۆیان دەرنەخەن بە تەواوی بۆ هاوسەرەکانیان نەبێت یا باوکی خۆیان یا باوکی مێردەکانیان یا کوڕی خۆیان یا کوڕی مێردەکانیان یا بۆ براکانی خۆیان یا برازاکانیان یا خوشکەزاکانیان یا ئافرەتێک کە پەیوەندیان هەیە پێکەوە یا ئەوانەشی کە کەنیزەکیانن کە لە بارودۆخی تایبەتدا هەبوون، یان ئەوانەی کە لە ماڵەکانتاندا دەژین و پێویستیان بە ئافرەت نییە لەبەر پیری یا نەخۆشی هەتا دوایی، یاخود ئەو منداڵانەی کە هێشتا شارەزاییان لە ئافرەتان نییە و ئارەزووی جنسیان بۆ دروست نەبووە و نازانن باسی عەورات بکەن. نابێت ئافرەتانی ئیماندار قاچیان دەربخەن و پێیان بدەن بە زەویدا تا دەنگی خشڵ و پاوانەکانیان بێت و بزانرێت کە زینەتدار و خشڵدارن کەواتە هەمووتان ئەی ئیمانداران بەرەو لای خدا و بەدەستهێنانی ڕەزامەندی ئەو بگەڕێنەوە بۆ ئەوەی ڕزگار و سەرفراز بن ژن بدەن بە پیاوانی بێژن و ئافرەتانی بێوەژن بدەن بە شوو هەروەها ژن بدەن بە بەندە ساڵحەکانتان و کەنیزەکەکانیشتان بدەن بە شوو ئەگەر هەژاریش بن ئەوە خودا لە فەزڵ و بەخششی خۆی بەهرەوەریان دەکات خودای گەورەش هەمیشە فراوانگیر و زانایە دەبا ئەوانەی هاوسەریان دەست ناکەوێت هەوڵ بدەن داوێنی خۆیان پاک ڕابگرن هەتا خودا لە فەزڵی خۆی دەوڵەمەند و بێنیازیان دەکات ئەو کەسانەشی کە دەیانەوێت خۆیان ڕزگار بکەن لە بەندەکانتان و خۆیان بکڕنەوە ئەوە ئێوە لەگەڵیاندا ڕێک بکەون و ڕێگەی ئازادیان بۆ ئاسان بکەن ئەگەر خێرتان تێدا بەدی دەکردن و لەو ماڵ و سامانەی کە خوددا پێی بەخشیون بەشیان بدەن و بە زۆر کەنیزەکەکانتان هان مەدەن بۆ داوێن پیسی ئەگەر ئەوان پاکداوێنیان دەویست بۆ ئەوەی لەو ڕێگە چەوتەوە ماڵ و سامانی ژیانی دنیا بەدەست بهێنن دەبێت پیاوی ئازاد زیاتر پاکداوێنی مەبەست بێت جا ئەوەی بە زۆر ئەو گوناهەیان پێ بکات ئەوە بەڕاستی خدا دوای ئەو زۆر بۆ هێنانیان لێ خۆشببوو میهرەبانە و چاوپۆشیان لێ دەکات سوێن بە خدا بێگومان ئێمە چەندەها ئاەت و فەرمانی ئاشکرا و ڕوونمان بۆ دابەزاندون و هەروەها چەندەها نمونە و سەرگوزەشتەی ئەوانەی پێشخۆتان کە تێپەڕیان کردووە هاوڕێ لەگەڵ پەند و ئامۆژگاری بۆ خوداناس و پارێزکاران. خودا نوور و ڕووناکی ئاسمانەکان و زەوییە، نوور و ڕووناکی بەخشە پێیان، نموونەی نوور و ڕووناکیەکەی وەک تاقێک وایە چرایەکی تێدا بێت، چراکەش لەناو شووشەیەکدا بێت، شووشەکەش وەک هەسارەیەکی گەش و پڕشنگدار وابێت و داگیرسابێت بە ڕۆنی درەختی موبارەک و بە فەڕی زەیتوون، ڕووی نە لە ڕۆژهەڵات و نە لە ڕۆژئاوا بێت لە شوێنێکدا بێت بەیانی و ئێوارە خۆر لێی بدات ڕۆنەکەشی ئەوەندە پاک و بێگەردە خەریکە خۆی دابژێرسێت و ڕووناچی بداتەوە ئەگەر ئاگریش لێی نەدات ئەو هیدایەت و ڕێنموویە کە قورئانە ڕووناچییە لەسەر ڕووناچی خوداش هیدایەتی ئەو کەسانە دەدات کە دەیەوێت و شایستەن بۆ لای نووری خۆی کە قورئانە. خودا چەندەها نموونە دەهێنێتەوە بۆ خەڵکی تا لە نموونە مەعنەوییەکان تێبگەن، خوداش بە هەموو شتێک زانایە. ئەو نوورەش دەست دەکەوێت لە چەند ماڵێکدا کە مزگەوتەکانن، خودا فەرمانی داوە کە دروست بکرێن و بەرز بکرێنەوە و ناوی پیرۆزی ئەوی تیادا ببرێت، نوێژ و قورئان و وانەی ئایینی تێدا ئەنجام بدرێت و ستایش و تەزبیحاتی تیادا بکرێت لە بەیانیان و دەمەو ئێواراندا. پیاوانێک ستایشی خودا دەکەن لەو مزگەوتانەدا کە بازرگانی و کڕین و فرۆشتن سەرگەرمیان ناکات و غافڵ نابن لە یادی خودا و ئەنجامدانی نوێژەکان و بەخشینی زەکات و لە ڕۆژێک دەترسن کە دڵان و چاوان تیایدا ئاوەژوو دەبن لە ترس و هەیبەتی ئەو ڕۆژە. بە ئومێدی ئەوەن خودا بە چاکترین شێوە پاداشتیان بداتەوە و لە فەزڵ و بەخششی خۆی بەهرەوەریان بکات بەڕاستی خودا ڕسق و ڕۆزی بێ سنوور دەبەخشێت بە هەر کەس کە بیەوێت و شایستە بێ ئەوانەی کە ڕێبازی کوفریان گرتۆتە بەر کردەوەکانیان وەک تراویلکە و سەرابێک وایە لە بیابانێکدا بریسکە بداتەوە کەسێکی تین و وابزانێت ئاوە بە تاڵوکە بۆی بچێت هەتا کاتێک گەیشتە لای دەبینێت هیچ نییە ئەوسا کاتێک بەخۆی دەزانێت ژیانی کۆتایە و قیامەت بەرپا بووە، خوداش ئامادەیە لەلایدا بەگوێرەی کردەوەی موحاسەبەی دەکات و لێی دەپرسێتەوە، خوداش بەخێرایی لێپرسینەوە ئەنجام دەدات. یاخود کردەوەیان وەک چەندەها تاریکایی وایە کە لەناو دەریایەکی قووڵدا شەپۆڵ لەسەر شەپۆڵ بدات بەسەریدا، لەسەرووشیەوە هەورێکی تاریک دایگرتبێت، تاریکاییەکان چین چین لەسەر یەک نیشتبن، کاتێک کە دەستی دەربهێنێت خەریکە دەستی خۆی نەبینێت لەبەر تاریکی بێگومان ئەوەی خودا نووری پێ نەبەخشێت هەرگیز نووری دەست ناکەوێت ئایا نەتبینیوە کە بەڕاستی هەرچی و هەر کەس لە ئاسمانەکان و زەویدا هەیە تەسبیحات و ستایشی خوددا دەکەن هەروەها باڵندەکانیش لە کاتێکدا پۆل پۆل بە ئاسماندا دەفڕن هەر هەمویان ستایش و پەرستش و تەسبیحاتی خۆیان زانیوە خودداش هەمیشە زانایە بەوەی کە دەیکەن. هه موو ئاسمانەکان و زەوی هەر خودا خاوەنیانە، سەرەنجام گەڕانەوەی هه مووان هەر بۆ لای خودایە. ئایا نابینیت کە بێگومان خودا بە ئارامی و شێنەیی هەورەکان بە ئاسماندا دەبات دوایی پەیوەستیان دەکات بە یەکەوە، ئەوسا کەڵەکەیان دەکات لە سەر یەک، ئینجا دەبینیت لە توێی ئەو هەورانەوە کە وەکوو چێو وان باران و تەرزە دەبارێنێت، کاتێک کە بە فڕۆکە سەر و هەورەکان دەکەوین بە چاچی بۆمان دەردەکەوێت کە هەورەکان وەک چیا چوون بە ئاسماندا و دۆڵ و شیو لە نێوانیاندا هەیە جا لە سوودی ئەو بارانە بە هەر کەس خدا بیەوێت خێر و بەرەکەت دەبەخشێت هەر کەسیش کە بیەوێت لێی دوور دەخاتەوە هەورە بروسکەکان ئەوەندە بەهێزن خەریکە بریسکەکەیان بینایی چاوان بەرێت خدای گەورە ئاڵوگۆڕ بە شەو ڕۆژ دەکات بەڕاستی ئا لەو شتانەدا پەند و ئامۆژگاری هەیە بۆ خاوەن دید و ڕۆشنبیرەکان. هەروەها خودا هەموو زیندەوەرێکی لە ئاوێکی تایبەت دروست کردووە، جا هەیانە لەسەر سکی دەڕوات، هەشە لەسەر دوو قاچ دەڕوات، هەشە لەسەر چوار پێ دەڕوات، خودا هەرچی بوێت دروستی دەکات، بەڕاستی خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. سوێند بە خودا، بێگومان ئێمە چەندەها بەڵگەی ڕوون و ئاشکرامان دابەزاندووە و خودا هیدایەتی هەر کەسێک کە ویستی لەسەر بێت و خۆشی بیەوێت دەدات بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. دووڕوەکان تەنها بە زمان دەڵێن، ئێمەش باوەڕمان هێناوە بە خودا و بە پێغەمبەر و فەرمانبەرداریشین، کەچی لەوەودوا دەستەیەکیان ڕوو وەردەگێڕن و درۆ دەکەن، ئا ئەوانە ئیماندار نین؟ ئەوانە کاتێک بانگ دەکرێن بۆ لای بەرنامەی خودا و پێغەمبەرەکەی تا فەرمان ڕەوا بێت لە نێوانیاندا خێرا دەستەیەکیان پشت هەڵدەکەن و ناڕەزایی دەردەبڕن خۆ ئەگەر شەرع حەقەکە بەوان بدات ئەوە بە ملکەچی و فەرمانبەرداریەوە دێن بۆ لای ئایا ئەوانە لە دڵەکانیاندا نەخۆشی کوفر و خودا نەناسی هەیە یان گومانیان هەیە لە دادپەروەری پێغەمبەر و قورئان یاخود دەترسن لەوەی کە خودا و پێغەمبەری ستەمیان لێ بکات نەخێروانە ئا ئەوانە هەر خۆیان ستەمکارن چاویان بە حەق هەڵنایەت. بەڵام گوفتاری ئیمانداران کاتێک بانگ دەکرێن بۆ لای خودا و پێغەمبەرەکەی تا فەرمان ڕەوایی بکات لە نێوانیاندا تەنها ئەوەیە کە دەڵێن بیستمان و گوێ ڕایەڵین بۆ هەموو فەرمانێکی شەرع هەر ئا ئەوانەشن سەرفراز و سەرکەوتوو. جا ئەوەی فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بکات و لە خودا بترسێت و لە سەرپێچی و نافەرمانی خۆی بپارێزێت جا ئەوانە سەرفراز و بە ئاوات گەیشتوون دوڕوەکان سوێندی گەورە بە خودا دەخۆن ئەگەر فەرمانیان پێ بدەیت کە دەرچن بۆ خەبات و جیهاد دەردەچن و ئامادەن پێیان بڵێ سوێند مەخۆن ملکەچی ئێوە زانراوە و دیارە هەموو کات کردار و گفتارتان جیایە بەڕاستی خوددا ئاگایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. پێیان بڵێ، فەرمانبەرداری خودا و فەرمانبەرداری پێغەمبەر بن، خۆ ئەگەر پشتیان هەڵکرد، ئەوا ئەو تەنها گەیاندنی پەیامی خودای لەسەر شانە، ئێوەش سەرپێچی و یاخی بوونەکەتان لەسەرتان دەکەوێت، خۆ ئەگەر فەرمانبەرداری بن و گوێڕایەڵ و ملکەچ بن بەڕاستی ئەوە هیدایەت وەردەگرن، دڵنیاش بن کە ئەرکی سەرشانی پێغەمبەر تەنها گەیاندنێکی ڕوون و ئاشکرایە و هیچی تر نییە خودا بەڵێنی دڵنیا بەخش و تەواوی داوە بەوانەی باوەڕیان هێناوە لە ئێوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەڕاستی لە ئایندەیەکی نزیکدا جێنشین و پایەداریان دەکات لە وڵاتدا هەروەک چۆن ئیماندارانی پێش ئەمانی جێنشین کردووە و ئەو دین و ئاینەیان بۆ دەچەسپێنێت خدا خۆی پێ ڕازیە هەروەها ترس و بیمیان بۆ دەگۆڕێت بە ئارامی و هێمنی ئەو کاتە ئیتر بە تەواوی هەر من دەپەرستن و هەرگیز هیچ جۆرە هاوەڵ و شەریکێکم بۆ بڕیار نادەن ئەوسا ئەوەی دوای ئەو پایەداریە بێباوەڕ بێت ئا ئەو جۆرە کەسانە هەر تاوانبار و لە سنوور دەرچوون ئەی ئیمانداران نوێژەکانتان لە کاتی خۆیدا بە چاچی ئەنجام بدەن و زەکاتی ماڵەکانتان بدەن و فەرمان بەرداری پێغەمبەریش بکەن بەڵکو ڕەحمتان پێ بکرێت. وا مەزانە ئەوانەی کە بێ باوەڕ و خودا نەناس بوون لە دەست سزا و تۆڵەی خودا لەسەر زەوی ڕزگاریان دەبێت، ئەوانە لە قیامەتدا شوێنیان ئاگری دۆزەخە، ئای چ سەرەنجامێکی خراپە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، با بەندە و ئەو منداڵانەتان کە هێشتا نەگەیشتوونەتە تەمەنی هەرزەکاری لە سێ کاتدا فێری ئەوە بکرێن مۆڵەت بخوازن لە سەردانی ژووری نووستنی ژن و مێرددا پێش نوێژی بەیانی، کاتی نیوەڕۆ کە پۆشاکتان دادەنێن بۆ حەوانەوە، لە دوای نوێژی خەوتنان، سێ کاتە کە لەوانەیە عەورەتی ئێوەی تێدا دەربکەوێت، با کەسی تر نەتانبینێت، لە دوای ئەو سێ کاتە قەی ناکات بۆ ئێوەش و ئەوانیش، کە بگەڕێن بەناو یەکدا و بچن بۆ لای یەکتر. ئا بەو شێوەیە خودا ئایەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە تا تووشی کێشەی دەروونی نەبن، خوداش هەمیشە زانا و دانایە بەوەی کە دەبێتە مایەی خێر و خۆشیتان. هەر کاتێک منداڵەکانتان بالغ بوون با ئەوانیش مۆڵەت بخوازن وەکو چۆن کەسانی پێش ئەمان مۆڵەتیان خواستوە لە کاتی هاتوچۆ کردنی ژووری دایک و باوکدا ئا بەو شێوەیە خودا ئایەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە و خودا زانا و دانایە بە بەرژەوەندیەکانتان. ئەو ئافرەتە پیر و پەککەوتانەی کە بەتەمای شووکردن نین قەی ناکات ئەگەر هەندێک لە پۆشاکیان دابنێن لە کاتێکدا جوانی خۆیان دەرنەخەن خۆ ئەگەر پۆشتە بن ئەوە چاکترە بۆیان خوداش بیسەر و زانایە بە نیەت و خەتەرە و خەیاڵی دڵەکان. کوێر و نابینا گوناه و گلەییان لەسەر نییە، هەروەها شەل، نەخۆش، هەروەها خۆشتان کە خواردن بخۆن لە ماڵی خۆتان یان ماڵی باوکانتان یا ماڵی دایکانتان یا ماڵی براکانتان یا ماڵی خوشکەکانتان یان ماڵی مامەکانتان یا ماڵی پورەکانتان خوشکانی باوک یا لە ماڵی خاڵەکانتان یا لە ماڵی پورەکانتان خوشکانی دایک یا ئەو ماڵەی کە کلیلی لەلای ئێوەیە یا ماڵی هاوەڵتان، هیچ گوناهتان ناگات کە بە کۆمەڵ لەسەر یەک سفرە نان بخۆن یاخود جیابەجیا، هەر کاتێک چوونە هەر ماڵێک سەلام لە خۆتان بکەن و سەلام لە یەکتر بکەن، سەلامێک لەلایەن خودای گەورەوە کە پڕە لە بەرەکەت و فەڕ و جوانی و پاکی. ئا بەو شێوەیە خودا ئایەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە بۆ ئەوەی بیر و هۆش بکەنەوە و لێکی بدەنەوە کە چ پەروەردگارێکی دڵسۆزمان هەیە چۆن دەیەوێت ژیانمان بە شێوەیەک ڕێک بخات کە بە خۆشی و شادی پێکەوە بژین دوور لە گرفت و کێشەی دەروونی و ڕەوشتی و کۆمەڵایەتی بەڕاستی ئیمانداران ئەوانەن کە باوەڕیان هێناوە بە خودا و بە پێغەمبەرەکەی و هەر کاتێک کۆ دەبنەوە لە خزمەتیدا بۆ کارێکی گرنگ و پێویست کە هاوکاری دەوێت ناڕۆن و خۆیان نادزنەوە هەتا مۆڵەت نەخوازن بەڕاستی ئەوانەی کە مۆڵەتت لێ دەخوازن هەر ئەو کەسانەن کە باوەڕیان بە خودا و پێغەمبەرەکەی هەیە هەر کاتێک بۆ کارێکی تایبەتی خۆیان داوای مۆڵەتیان لێ کردیت ئەوە مۆڵەتی ئەوانە بدە کە دەتەوێت و داوای لێخۆشبوونیشیان لە خودا بۆ بکە بەڕاستی خودا لێخۆشبوو و میهرەبانە. ئەی یاوەران! نەکەن بانگی پێغەمبەر بکەن وەک ئەوەی خۆتان لە نێوان یەکتردا بانگی یەک دەکەن، چونکە دەبێت قەدری پێغەمبەری خودا تایبەتی بێت، بێگومان خودا دەزانێت بەوانەی کە خۆیان پەنهان دەکەن و خۆ دەدزنەوە لە کار و فرمان، دە باوانەی کە سەرپێچی لە فەرمانی دەکەن بترسن لەوەی کە تووشی تاقیکردنەوەیەکی سەخت یا تووشی سزایەکی بەئێش ببن. ئاگادار بن کە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە خودا خاوەنیانە زۆر بە چاچی دەزانێت ئێوە چی دەکەن و خەریکی چین ئەو ڕۆژەش کە دەبرێنەوە بۆ لای هەواڵی هەموو ئەو کارانەیان پێدەڵێت کە ئەنجامیان داوە و خدا هەمیشە بە هەموو شتێک ئاگا و زانایە